بەشی حوتەم لە کتێبی عشق سەمای ژیانە لاپەڕە پەنج دڵ بدە بەهاودا ژیان بەسەر بەردە نازایەتی و چاونەترسیە بێت مرۆڤە ترسناکەکان تەنا ناساڵە کێشن ناوژین لە بەڕووی کە ترسان و دڵەڕاوکیە باڵی کێشەوە بەسەریاندا ئەو ژیانەی کە ترسان تێیدا جێگی ببێتەوە لە مردن خراپترە، ئەو مرۆڤانەی لە دۆخی پارانۆیادا دەژین و لە هەموو شتێک دەترسن، نەک تەنها لە شتە ڕاستەقینەکان، بەڵکو لە شتە خەیاڵ و درۆینەکانیش ئەترسن، لە جەهەنەم ئەترسن، لە ڕۆحەکان ئەترسن، لە خودا ئەترسن. ئەمان لە هەزار و یەک شتە کە دروستبووی خەیاڵی خۆیان یان خەڵکی دیکەی ئەترسن، لە ئەنجامدا ترسان بە شێوەی گەشە و دزە دەکاتە ناو ژیانیانەوە، کە ژیان بەسەربردن بۆیانە بێتە شتێکی زۆر ئاستەم. گریان کاری مرۆڤە چاونە ترس و دلێرەکانە، یەکەمین بنەمایە کە دەبێ لە ژیاندا فێری ببین، ئازێتی و چاونە ترسانە، هەرچەندە دڵەڕاوکێ و ترس زۆرن، بەڵام مرۆڤ دەبێت بایەخ بدا بە ژیان، ئێستا بوێری بۆچی پێویستە بۆ ژیان، لەبەرئەوەی کە ژیان خۆی لە خۆیدا نارام و بێ ئاسایشە، ئەگەر هەمیشە لە خەمی ئاسایش و ئارامیدا بیت، لە ڕاستیدا دەبیتە بەندکراوی ئەو گرتووخانەی کە بە دەستی خۆت بۆ خۆتت دروست کردووە، شوێنێکی ئارام پێدەچێت ئاسایشی تێدا بێت، بەڵام بە دڵنیایی و زیندوو نییە. لەوێدا داستانخوازی و خواخستنەمەترسی و بوونی نییە، ژیان بریتییە لە کەشفکردن و گەشتە بۆ سەرزەمینی نەناسراوەکان. دەست بەرەوپێشبردنە بەرەوە ستێرەکان، ئازا بۆ هەموو جۆرە قوربانیەک بدە لە پێناو ژیاندا، چونکە هیچ شتێک بەنرختر نییە لە ژیان، ژیانی خۆت تەرخان مەکە بۆ شتە پڕوپوچەکانی وەک پارە و ئەمنیەت و ئاسایش و ئەمانە هیچ نرخێکیان نییە، مرۆڤ دەبێ تاو ڕادی کە بۆی دەکرێ ژیان تاقیبکاتەوە تەنها ئەو کاتەیە کە دەتوانێت خۆشی ڕاستەقینە هەست پێ بکات تەنها ئەو کاتەیە کە خێر و بەرەکەت و فراوانی و نعممەد ڕوودەدات ئەوانەی کە دەیانوێت چێژی ڕاستەقینە ژیان بچێژن دەبێت دڵیان بن بە ئەودا دەبێ هەنگاو بنێنە ناو سەرزەمینی ناسراوەکان منچینەیترین وانەیە کە دەبێت لەم پێناوەدا فێری ببین ئەوەیە کە ساباتێک بوونی نییە ژیان وەکو زیارەت و گەشت وایە بەبێ دەستپێک و کۆتاییە بەڵام شوێنانێکی بووی پشووی تێدا بدات بەڵام ئەو شوێنانە تەنها وەکو شوێنی پشودانی شەوانە دانراون و کە ڕۆژبیەوە دەبێت سەر لە نوێ بەڕێ بکەوێتەوە ژیان جەژنێکی بەردەوامە کە هیچ کاتێک کۆتایی نایەت ژیان هەتا هەتاییە دەستپێک و کۆتاییاتن تایبەتمەندی مەرگن بەڵام تۆ مردوو نیت تۆ زیندویت مردن خەونە و خەیاڵە ئەوە خەڵکانن کە ژیان بەبەری مەرگدا دەکەن و لە بەڕووی کە لە هیوای بەدەزێنانی یاسایشدان هیوای ئارامی و ئاسایش و خوڵقێنەری مەرگن مرۆڤ لە ژیان ئەترسێنێت، مرۆڤ دەخاتە شک و گومانەوە لە بەڕوو ڕۆشتن بەرەو هەرێمی نەناسراوەکان، تاکە خواردنی ژیان ڕیسک کردن و خۆخستنە مەترسیە، هەتا زیاتر خۆت بخەیتە مەترسیەوە زیاتر ئەژیت و زیندویت، کاتێک کە پیت بەم بابەتە برد کە خۆخستنە مەترسیە بێت لە دەرگەی بە ئاگابوون و چاو کراوەییەوە بیت لە ڕوی نائومێدی و بێ تواناییەوە، ئەوسا بەو جوانی و بێ وێنەییە کە خۆخستنە مەترسی دەیخاتە بەردەمت سەرسام و خۆشحاڵ ئەبیت. مرۆڤێک کە بێ دەرەتانی ئەگرێتە خۆی لەڕووی بێتوانایی و نائومێدییەوە لە بابەتێکە نەگەیشتووە. ئەگزیستانسیالیسمیش لەم جۆرە شوێنانەدا ڕێگی لێ ون بوو. ئەوان زۆر لە ڕاستییەوە نزیک بوونەوە. هێندەی بوزا لێی نزیک بوویەوە، بەڵام لە ڕێگە لێیاندا. لەبەرئەوەی بگەنە بەختەوەری و کامەرانی، لەوەی کە ژیان هیچ واتایەکی نییە، هیچ مەبەستێکی نیە هیچ نە ئاسایشێکی تێدا نیە غەمبار بوون ئەو ئەزموناوانی زۆر بە توندی ژاند و سستی کردن بزاش با کەمێکی لەو شێوە گەشت بەڵام لە بریوەکی غەمبار بێت خۆی دایە دەست دنیای نەناسراوەکان ئەو هەموو کۆسپ و تەگەرەکانی دایە دواوە ئەو ژیانی گرتە خۆ هەر بەو جۆرەی کە هەیە ئەوەی قوبڵ کرد کە سروشتی ژیاناوایە و هیچ پێویست ناکات کە مرۆڤ هەستی دڵگرانی و نائومێدی هەبێت ئەو تێگەشت کە نەبونی ئاسایش وێمنی ژیان ڕازاوەترەکات لە بەڕوی ڕێگەی سوسوکردن و لێهاتن بەڕوی مرۆڤدا ئەکاتەوەو لەم ڕێگەوە مرۆڤ دەتوانێت ئەزمونی نوێ و سەرسوڕێنەر بەدەست بهێنێت. ئەگەر لە ژیاندا هەموو شتێک ئەمن و دڵنیاو زامانت کرەو بوایە ئیتر کەف و کوڵ و هەڵچون و خۆشی واتای نەبوو. بوزا بەو ڕوداوە سەرسوڕێنەر و موعجیزاسەیانەوە کە لە دەوروبەریدا ڕویان دەدا سەرسام ئەبوو چێژی لێوەرەگرتن. عیسا هەردەم بە هاوەڵانیەوەت.